سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خودای پەروەردگار جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە گەیشتین بە ئەڵلقەی شەشەم و لە کەسایەتی شەشەم غاندی ئاشتی بۆچی دەسەڵاتداران ئاڕاستەیان بەرەو توندوتیژییە لە کاتێکدا بوار بۆ کاری ئاشتیخوازانە هەیە، بەتایبەت ئەگەر بەرامبەر لەسەرخۆ و ئاشتیخوازانە بیر و ڕاکانی بخاتە ڕوو؟ هەرچەندە غاندی یەکەمین کەس نییە بیری ناتوندوتیژی هێنابێتە ئاراوە، بەڵام بێگومان ئەو یەکێکە لەو کەسایەتیە دیارانەی ناتوندوتیژیان بۆ گەیشتن بە ئامانجەکانیان پراکتیزە و بەرجەستە کردوە. غاندی سەرکردەی ڕۆحی هیندستان بوو لە کاتی بزوتنەوەی سەربەخۆی خوازی ئەو ناوچەیە بەرامبەر بە بەڕیتانیا کە ستەمکارانە خوێنی گەلەکانی دەمژی هەروەها یەکێک بوو لە سەرکردەکانی ڕێبازی ڕوبەڕوبوونەوەی ستەمکاری لە ڕێی یاخیبوونی مەدەنی گشتگیریەوە. برامەکەشی سەربەخۆیی هیندستان بوو ئەو خۆی ناوی مۆهانداس غاندی بوو بەڵام لە سەرتاسەری جیهان بە مەهتاما غاندی ناسرا کە هیندیەکان لێیان ناو بە مانای ڕۆحی مەزن غاندی ساڵی 1969 لە گۆجارتی هیندستان لەدایک بووە و هەر بە منداڵی لە تەمەنی سێزدە ساڵیدا ژنی هێناوە بنەماڵەکەی بنەماڵەیەکی محافیز کار بووە و دەستێکی باڵایان لە سیاسەت و بەڕێوبردندا هەبووە ئەمیش هەر لە تەمەنێکی بچووکدا تێکەڵ بە سیاسەت بوو غاندی کاتێ خوێندنی دواناوەندی تەواو کرد و تەمەنی گەیشتە نۆزدە ساڵان بەرەو بەڕیتانیا بەڕێکەوت تا لەوێ ماف بخوێنێت ئەو کاتەی لە بەڕیتانیا دەژیا ئەو وڵاتە و خەڵکەکەی ناسی و لە نزیکەوە ڕێبازی فەرمانڕەوایی و ڕای گشتی دژ بە حکومەتی بینی چوون بۆ باشووری ئەفریقیا. غاندی ساڵی هەزار و هەشت سەد و نەهەد و یەک گەڕایەوە هیندستان و دەستی دایە پارێزەرایەتی، بەڵام لەو کارەدا سەرکەوتوو نەبوو، بە بەرهەمێکی ئەوتۆی نەبوو، بۆیە لە بۆمبایەوە بەرەو ڕاجکۆتی بەڕێکەوت و لەبەردەم دادگاکانی ئەو شارە کە ئینگلیزەکان بەڕێوەیان دەبرد بوو بە عەڕز و حاڵنووس. غاندی لە کاتی کارکردنیدا ڕووبەڕووی گێچەڵی ئینگلیزەکان دەبووەوە، بۆیە لەو کارەی بێزار بوو. کاتێ کارێکی خرایە بەردەم لە باشووری ئەفریقیا بێ چەند و چوون قبووڵی کرد. غاندی لە باشووری ئەفریقیا قۆناغێکی نوێی خەباتی ئاشتیانی دەست پێ کرد لە ڕووبەڕووبوونەوەی جیاکاری ڕەگەزی. کەمینەیەکی ئینگلیز کە خۆیان بە سەربەخۆ لە بەڕیتانیا دادەنا لەو کاتەدا باشووری ئەفریقیان بەڕێوە دەبرد بەسەر زۆرینەی خەڵکی ڕەشپێستی ڕەسەنی وڵاتەکەدا زاڵ ببوون هیندیەکانیش کەمینەیەکی ئەو وڵاتیان پێکدەهێنا و تا ئێستاش هەروا ماونەتەوە غاندی بیست و یەک ساڵ لە باشووری ئەفریقیا مایەوە کاتێک ڕەوشی خراپی ژیانی هیندیەکانی لە وڵاتە بینی سەرکردایەتی کۆمەڵێک کەمپینی لە پێناو بەدەستێنانی مافەکانیان کرد و ڕۆژنامەیەکی بە ناوی ڕای هیندی دەرکرد ئینگلیزەکان چەند جارێک بەهۆی ئەو هێرشانەی دەیکردە سەریان غاندیان دەستگیر کرد ڕووداوێکی ڕەگەزپەرستانە و کاردانەوەی غاندی ڕووداوێکی بچووک لە یادەوەری غاندی نەسڕایەوە کە لە ناو شەمەندەفەرێک لە باشووری ئەفریقیا لە ساڵی 1993 ڕوویدا غاندی لەو کاتدا گەنجێکی 24 ساڵان بوو بەهۆی ئەوەی کارەکەی باش بوو داهاتێکی باشیشی هەبوو توانیبووی لە فارگۆنی یەکەمی ئەو شەمەندەفەرە سوار ببێت یاسایەکی ڕەگەزپەرستانە لەو کاتدا پەیڕەو دەکرا کە ڕێی نەدەدا ڕەشپێستەکان و هیندیەکان لە فارگۆنی یەکەمدا سوار ببن غاندیش ئاگاداری ئەو یاسایە نەبوو یەکێک لە نەفەرەکان هەواڵیدا کە پیاوێکی هیندی لە فارگۆنی یەکەمدا سوار بووە هەرچەندە غاندی پۆشتە و بەرداغ و جل و بەرگێکی گرانبەهای لەبەردابوو. کاربەدەستان هاتن و بە زۆر دەریان کرد. ئەمە هەستێکی بەنزمی و ڕیسوایی لە لای غاندی دروست کرد. بۆیە بڕیاری دا بەرەنگاری ڕەگەزپەرستی ببێتەوە. هەندێک کەس داوایان لێ کرد دەست بداتە ڕووبەڕووبوونەوەی چەکداری، لەبەرئەوەی ئەوان دەسەڵاتدارن و چارەسەری ئاشتیانە یان ناتوندوتیژی لەگەڵیاندا بێ سوودە. بەڵام غاندی زۆر بە توندی ئەوەی ڕەت دەکردەوە و پێی وابوو خەباتی ئاشتیانە تاکە تاکتیکی ڕەچاوکراوە بەرامبەر بەڕیتانیا کە ئەو کاتە گەورەترین هێزی جیهان بوو نزیکەی نیوەی گۆی زەوی بەدەستەوە بوو ئەوانیش ئەو هێزە بچووکە بوون خەباتی ئاشتیانەی غاندی و هەزاران هیندی تر لە باشووری ئەفریقا بەردەوام بوو کاردانەوەی ئینگلیزەکانیش فشاری زیاتر و بەندکردن و برسیکردن و لێدان و سوکایەتی پێکردن و تەنانەت تەقەلێکردنیش بوو. سەرباری ئەو کاردانەوانە غاندی و هاوڕێکانی لە خۆڕاگری بەردەوام بوون و باشووری ئەفریقیا و تەنانەت جیهانیشیان بەرامبەر بە دەسەڵاتدارانی ئەو وڵاتە بزوان. دەسەڵاتدارە ئینگلیزەکانیش بە ناچاریەوە ملکەچی داواکاریەکانیان بوون. دەستکەوتی هیندیەکان لە باشووری ئەفریقیا، غاندی لە ماوەی بوونی لە باشووری ئەفریقا دەستکەوتی زۆری بۆ هیندیەکان بەدی هێنا، لەوانە، پەیداکردنی متمانە لە لای ڕەوەندی هیندی و دروستکردنی قەوارەیەک لە کە کۆیان بکاتەوە، ئەو متمانەیە هیندیەکانی لە گرێی ترس و خۆبەکەمزانین دەرباز کردن و ئاستی ئەخلاقی و بەرزکردنەوە بە جۆرێک پەنا نەبەنە بەر توندوتیژی و چەک هەڵگرتن. لە ساڵی 1994 حیزبێکی بۆ دامەزراندن بە ناوی کۆنگرەی هندی ناتەڵڵا تا لە ڕێەوە بەرگری لە مافی کرێکارە هندیەکان لە باشووری ئەفریقیا بکەن. دەستکەوتێکی دیکەی گرنگی ڕاگرتنی هەوڵی دەسەڵاتدارانی ئینگلیز بوو بۆ وەستاندنی کۆچی بەردەوامی هیندییەکان بۆ باشووری ئەفریقا. دەستکەوتێکی تری هەڵوەشاندنەوەی ئەو یاسایە بوو کە تەنیا ڕێی بە گرێبەستی هاوسەرگیری کاسۆلیکی دەدا و بۆ هیندییەکان نەدەگونجا کە لەسەر ئایینی مەسیح نەبوون. بەڵام گرنگترین دەستکەوتی هەڵوەشاندنەوە یاسایەک بوو لە باشووری ئەفریقا کە ڕێی دەنگدانی بە هیندییەکان نەدەدا کە بە مەرسومی ئاسیایی ناسرابوو. گەڕانەوە بۆ هیند. غاندی ساڵی هەزار و نۆ سەد و پازدە باشووری ئەفریقای جێهێشت و بەیەکجاری گەڕایەوە هیندستان، بەڵام هەواڵی ئەو دەستکەوتانەی بەدەستی هێنابوون تەنیا لە باشووری ئەفریقیا بڵاو نەبووبووەوە، بەڵکو گەیشتبووە بەریتانیا و هیندستانی وڵاتی خۆیشی، ئەمەش رێخۆشکەر بوو بۆ ئەوەی دواتر و تەنیا لەماوەی پێنج ساڵدا ببێت بە سەرکردەی بزوتنەوەی نیشتیمانی هیندستان، غاندی خۆی ڕقی لە شارستانیەتی خۆرئاوا دەبووەوە و بەوە تۆمەتبار دەکرد کە دڵی نییە و ئەگەر رهایشی بێت لە ئاسنە. پێی وابوو نەگبەتی هیندستان لەوەدا نییە کە بەڕیتانیا داگیری کردووە، بەڵکو لەوەدایە کە شارستانیەتی خۆرئاوا داگیری کردووە. ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو سەرکردایەتی بزوتنەوەیەکی یاخیبوونی مەدەنی وەک ئەوەی باشووری ئەفریقیای دژ بە ئینگلیزەکان کرد و بەهۆی حەماسەتی هەندێک لە لایەنگرانی کە لە یاخیبوونەکەدا بەشدار بوون. پێکدادان لەگەڵ پۆلیسی ئینگلیز ڕوویدا، بۆیە ئەو بزووتنەوەی ڕاگرت تا نەبادا ئەو یاخیبوونە ڕێڕەوێکی توندوتیژ بگرێت، ئەمەش ڕەنگدانەوەی ئەو سیاسەتی ناتوندوتیژیە بوو کە غاندی هەر لە باشووری ئەفریقیاوە گرتبوویە بەر. ساتیا گراها، فەلسەفەی ناتوندوتیژی لە لای غاندی ناوێکی هەبوو کە بریتی بوو لە ساتیاگراها، Satyagraha، تەنیا بریتی نییە لە ناتوندوتیژی بەڵکو کۆمەڵێک بنەمای ئایینی و سیاسی و ئابووریش لە خۆ دەگرێت. پوختەی ساتیاگراها کە بە ڕاستیش ناوی دەبەن ئەوەی لە ڕێی بەرگری نیگەتیڤەوە بەسەر دوژمندا سەربکەویت. فەلسەفەکەی ئەوەیە کاتێک خەڵکی بە قوڵی هەست بەوە مەترسیە دەکەن کە لە سەرسەریانە ئەو کاتە بەنان توند و تیژی ڕووبەڕووی دەبنەوە فەلسەفەی غاندی ئەوە بوو شۆڕشێکی سیاسی بە ئەخلاقەوە بەرپا بکات و بە خۆشەویستی بەسەر ڕق و کینەدا زاڵ ببێت بەڕاستی زاڵ ببێت بەسەر ناڕاستیدا بە بەرگرتن ئارامی زاڵ ببێت بەسەر توندوتیژیدا. غاندی پێی وابوو نا توندوتیژی بێ توانایی یان لاوازی نییە، بەڵکو ئەوەیە ڕاستە تۆڵە لە دوژمنەکەم ناکەمەوە، بەڵام لێیشی خۆش نابم. ئامانج لە سیاسەتی ناتوندوتیژی، بەلای غاندیەوە، دەرخستنی ستەمی داگیرکەر و هاندانی ڕای گشتییە بەرامبەر بەو ستەمە ڕێخۆشکردنە تا بە تەواوەتی بەسەریدا زاڵ ببیت، نەک ئەوەی بە ستەمێکی تر و توندوتیژییەکی تر جێی بگریتەوە، یان بەلایەنی کەمەوە ئەو ستەمە ئابلوقە بدرێت و ڕێ نەدرێت زیاتر بڵاو ببێتەوە. سیاسەتی ساتیاگڕاها کۆمەڵێک شێواز لەخۆ دەگرێت، سەرباری ناتوندوتیژی و بەکارهێنانی وشە وەک ڕۆژووگرتن، یاخیبوونی مەدەنی، دەستبەرداربوون لە کار، قبوڵکردنی بەندبوون و نەترسان لەوەی ئەو کارە ببێتە مایەی مردن. بیرۆکەی ڕەوتی ساتیاگڕاها بریتییە لەوەی دەسەڵاتی فەرمانڕەوا بەندە بە قبوڵکردنی لەلایەن خەڵکەوە، بۆیە فەرمانڕەوا بێ دەسەڵات دەبێت کاتێک کەرتە جیاجیاکانی میللەت دەستبەرداری دەبن و چارەنووسی هەر کودەتایەک شکستە ئەگەر پشتیوانی خەڵکی لەگەڵ نەبێت و کودەتا کاتێک سەردەگرێت کە میللەت بێدەنگ بێت و ئەگەر یاخیبوون ڕەتکردنەوەی خەڵکی بەردەوام بوو شەرعیەتی شۆڕشگێڕی ناتوانێت کودەتا ڕزگار بکات لۆکەی خۆمان بۆ خۆمان هیندستان ئەو کاتە دەبوو هەموو بەرهەمی لۆکەی خۆی بە نرخێکی زۆر کەم بداتە بەڕیتانیا و زۆربەی ئەو لۆکەیە دەبرایە شاری لانکاشایەر لەوێ چەندین جۆر کوتاڵی لێ دروست دەکرا بەشێکی زۆری ئەو کوتاڵە ڕەوانەی هیندستان دەکرایەوە و بە نرخێکی زۆر بە خەڵکەکەی دەفرۆشرا غاندی خەڵکی هیندستانی هان دەدا لۆکە بە بەڕیتانیەکان نەفرۆشنەوە داوای لێدەکردن خۆیان فێری پیشەی ڕستن بەدەست بکەن تا جل و بەرگی خۆیان بە دەستی خۆیان دروست بکەن و پشت بەو کوتاڵە نەبەستن کە لە بەڕیتانیاوە بۆیان دێت هەروەها هانی دەدەن خادی بکەنە بەرکە جۆرە کوتاڵێکی زەبرە و لە وڵاتەکەی خۆیان بەرهەم دەهات و بایکۆتی کوتاڵی بەڕیتانی و هەموو شتێک بکەن کە لە بەڕیتانیاوە دێت، خەڵکیش بە دەنگ ئەو داوایەوە هاتن، ئەم کارە وای کرد زۆربەی کارگەکانی ڕەسنی کوتاڵ لە لانکشایەر کارەکانیان بە شێوەیەکی کاتی ڕابگرن و هەزاران کرێکار ڕەوانەی ماڵەوە بکەن و بێکار بن. سەردانی بەڕیتانیا غاندی لەبەرئەوەی لە بەڕیتانیا خوێندبووی کاریگەری ڕۆژنامەکانی ئەو وڵاتە و ڕای گشتی دەزانی، بڕیاریدا سەردانی بکات و لەناو بەڕیتانیاوە خەبات دژی ستەمکاری بکات و ڕای گشتی لەدژ هاند بدات، بڕیاریشی وابوو لەو سەردانەدا دەستبەرداری ئەو جلوبەرگە نەبێت کە دەیپۆشی و لە سەرما و تووشی ئاو و هەوای ئەو وڵاتە نەیدەپاراست. لەکاتی سەردانەکەیدا سوور بوو لەسەر ئەوەی بچێتە شاری لانکشایر بۆ ئەوەی بەرگری لە مافی گەلەکەی بکات، خەڵکی بێکاربووی شارەکە کە بێشتر لە کارگەکانی ڕستن و چنین کاریان دەکرد غاندیان بە هۆکاری بێکاربوونی خۆیان دەزانی بۆیە ڕقێکی زۆریان بەرامبەری هەبوو کاتێک زانیان غاندی هاتووە کۆبوونەوە تا خەڵکی شارەکەی لە دەجهان بدەن غاندی کە گەیشتە لایەن داوای لێکردن چانسێکی پێ بدەن و بۆ چەند ساتێک گوێی بۆ بگرن دواتر حکم لەسەر خۆی و گەلەکەی بدەن غاندی وتی، ئێوە دەڵێن سێ ملیۆن کەس ماوەی چەند مانگێکە لێرە بێکار بوونە، بەڵام لە وڵاتەکەی من سێ سەد ملیۆن کەس ساڵانە بۆ ماوەی شەش مانگ بێکار دەبن، ئێوە دەڵێن چەند ڕۆژتان بەسەردا تێپەڕ دەبێت تەنیا نان و کەرەی تێدا دەخۆن، بەڵام ئەوانەی لای ئێمە ڕۆژان بەسەریاندا تێپەڕ دەبن بەبێ ئەوەی تەنانەت یەک پارویش بچێتە قوڕگیانەوە. خەڵکەکە بەو وتانە سەرسام بوون و کەوتنە هوتاف و کێشانی پشگری بۆ ئەو پیاوەی پێشتر بە مایەی بێکار بوون و دەردەسەری خۆیانیان دەزانی یەکێک لە ڕۆژنامەنووسان لەبارەی جلوبەرگەکەیەوە لێی پرسی و پێی وت کە بۆچی بەڕووتی دەگەڕێت غاندی بە زەردەخەنەوە وەڵامی دایەوە لەبەر ئەوەی نوێنەراتی ملەتێکی ڕووت و برسی دەکەم کە داگیرکاری وڵاتەکەتان هۆکاری ڕووتی و برسیەتیە نمونەی بزنەکە غاندی لەو سەردانەیدا بزنێکی پێ بوو لەگەڵ خۆیدا بۆ هەموو شوێنێکی دەبرد، ئاماژەی بۆ بزنەکە کرد و وتی، پەیوەندی بەڕیتانیا و هیندستان وەک پەیوەندی من و ئەو بزنە وایە، لەگەڵ خۆیدا ڕای دەکێشێت تا شیرەکەی بدۆشێت، ئەو وتانە کاریگەریی سحر ئاسای بەسەر خەڵکەکەوە بەجێهێشت. ڕێپێوانی خوێ غاندی لەسەر سیاسەتی نا توندوتیژی بەردەوام بوو، بزوتنەوەی هاوکاری نەکردنی بەڕیتانیاکانیشی سەری هەڵدا، کاتێک باجێکیان بەناوی باجی خوێ وە سەپاند، غاندی لە ساڵی هەزار و نۆ سەد و سی دا ڕێپێوانێکی بەناوی ڕێپێوانی خوێ ئەنجامدا و هەزاران کەسی لەگەڵدا بوون، ڕێڕەوەکە چوار سەد کیلۆمەتر بوو تا گەیشتنە کەناری دەریا و لەوێوە ئاویان دەرهێنا و لەبەر خۆریان دانا تا خوێکەی بگرن، باڕیتانیەکان لەوە بە دواوە نەیانتوانی خوێش بفرۆشن ئەم یاخیبوونەی غاندی کاتێک وەستا کە بەڕیتانیەکان لە ساڵی 1930 دا بڕیاری دانوستانیاندا بۆ ئەوی بە چارەسەرێکی مامناوەندی بگەن فشارەکانی غاندی سەریان گرت و بەڕیتانیا کەوتە هەڵوێستێکی لاوازەوە تەنانەت بەرامبەر خەڵکی وڵاتەکەش بۆیە ڕازی بوو دانوستان لەگەڵ غاندیدا بکات غاندی و ویستی موسڵمانەکان، محەمەد عەلی جەناح سەرکردایەتی خەباتی موسڵمانەکانی هیندستانی دەکرد بۆ سەربەخۆبوون لە بەڕیتانیا و لە هیندستانیش، غاندی لە کۆبوونەوە لەگەڵ جەناح دەستپێشخەرییەکی زۆر سەیری کرد و داوای لێکرد حکومەتی هیندستان بە تەنیا لە موسڵمانەکان پێکبهێنێت بە مەرجێک لەگەڵ هیندۆسەکاندا بمێننەوە و جیا نەبنەوە. محەممەد عەلی جەناح ئەو دێستپێشخەرییەکەی غاندی ڕەت کردەوە، چونکە دەیزانی ئەوە کارێکی کاتی دەبێت و دوای نەمانی غاندی بەردەوام نابێت، بۆیە سوور بوو لەسەرەوەی سەربەخۆیی بەدەست بهێنێت. لە بەرامبەردا هیندۆسەکان بە تۆمەتی خیانەتکردن هەوڵدان بۆ پارچەپارچەکردنی هیندستان، دەستیان بە پەلاماری چەکداری بۆ سەر مسوڵمانەکان کرد. هەرچۆنێک بوو، کاتێک هیندستان لە ساڵی هەزار و نۆ سەد و چل و حەفت دا سەربەخۆیی وەرگرت، موسڵمانەکانیش سەربەخۆیی خۆیان لە چوارچێوەی دەوڵەتی پاکستان ڕاگەیاند. غاندی بەهۆی ئەو خەمەی لە ئەنجامی دابەشبوونی هیندستانەوە بۆی دروست بوو، بەشداریی ئاهەنگەکانی سەربەخۆی وڵاتەکەی نەکرد. ساڵی هەزار و نۆ سەد و چل و هەشت، پێکدادانی توند لە نێوان هیندۆسەکان و موسڵمانەکاندا ڕووی دا و غاندی دەستی دایە دوایین ڕۆژووگرتنی و سوور بوو لەسەر ئەوەی نەیشکێنێت تا ئەو ڕۆژ شەڕ و پێکدادانە نەوەستن، خەریک بوو بەهۆی ئەو ڕۆژووگرتنە بمرێت، بەڵام لایەنەکان بەهۆی ئەو خۆشەویستیەی بۆیان هەبوو شەڕەکەیان ڕاگرت، غاندی ڕایگەیاند بەنیازە سەردانی پاکستان بکات وەک هەوڵێک بۆ ئاشتکردنەوەی ئەوانەی بە ڕۆڵەکانی یەک وڵات ناوی دەبردن. لایەنێکی توندڕەو لە هیندۆسەکان غاندی بە خیانەتکردن لە مەسەلەی هیندۆسەکان تۆمەتبار دەکرد، بەهۆی نەرمی نواندن بەرامبەر بە موسڵمانەکان و ڕازیبوون بەوەی ئەوان بە تەنیا حکومەتی وڵات پێک بهێنن بۆیە بەر لەوەی سەردانەکە ئەنجام بدات ئەندامێکی ئەو لایەنە کە ناوی ناتورام گیۆدز بوو لە ڕۆژنامەی ئەو لایەنە کاری دەکرد لە ئاهەنگێکدا ڕوبەڕووی غاندی بۆ و بە دەمانچە تەقەی لێکرد و تیرۆری کرد غاندی بەر لەوەی گیان بسپێرێت ڕستە بەناوبانگەکەی بەو کەسەوت پشتگوێت دەخەن ئینجا بەربەرەکانیت دەکەن ئینجا هەوڵی کوشتنت دەدەن ئینجا وتوێژت لەگەڵ دەکەن ئینجا دەکشێنەوە و لە کۆتاییدا سەردەکەویت غاندی لە هیندستان بە باوکی میلەت دادەنرێت و ڕۆژی لەدایکبوونی کە دووی کانون یەکەمە لە هیندستان پشووی فەرمیە و لە جیهانیشدا بە ڕۆژی جیهانی ناتوندوتیژی دادەنرێت سیاسەتی ناتوندوتیژی لەم ئاەتە بەرجەستە دەبێت کە وات کرد دەبینی کە ئەو کەسەی دوژمنایەتی لە نێوان تۆ و ئەودا هەیە وەک دۆستێکی گەرم وایە بۆت لە خۆشەویستیدا لە خوڵاسەی تەفسیری نامیەوە وەرگیراوە لە کۆتاییدا ئەم وتەی غاندی بڵاو بکەنەوە نا توندوتیژی